دەستی باڵا، بەخشەر. لە فەرمایشتێکی دیکە کە ئیمامی بوخاری و موسلیم ڕیوایەتی دەکەن، سەروەرمان دەفەرموێ. الیەد العلیا خیر من الیەد السفلی. دەستی باڵا لە دەستی نەوی باشترە. پێغەمبەری خوا عەلەیهی الصلوة والسلام هەر خۆی بۆمان ڕوون دەکاتەوە کە، ید العلیاء، دەستی بەخشەرە و ئەو دەستەیە کە ئینفاق دەکات، ید السفلاش، ئەو دەستەیە کە وەردەگرێت، ئەمە وێڕای ئەوەی کە فەرموودەکە لە پاڵ وێناکردنی ئەو ڕاستییەی کە دەستی بەخشەر لە سەرەوەیە و دەستی وەرگریش لە ژێرەوە، لە هەمانکاتدا ئاماژە بۆ ئەوەش دەکات کە لە ڕوانگەی فەزل و پاداشتی بەخشینەوە ئەو کەسەی دەبەخشێ لە سەرووی ئەو کەسەوەیە کە وەردەگرێ. جا ئەگەر لە گۆشەنیگای ڕێز و شکۆی مرۆڤەوە یەکێکیان باڵایی و بڵندی بێت، ئەوا ئەوی تریان لە هەندێک حاڵەتدا نزمی و داکەوتنە، ئەمەش لەو ڕووەوە کە شەوق و تاسەمەندی خاوەن سروشتە ساغەکان ببزوێت بۆ بەخشین و وایان لێ بکا کە سڵ بکەنەوە لە وەرگرتن، شێوازێکی هێندە نایابە و ئەو کەرەسانەش کە ئەو شێوازە نایابەیان پێکهێناوە بە جۆرێکی وا شوێنی خۆیان گرتووە هەرگیز جێگۆڕکێ قەبوڵ ناکەن. لە لایەکی ترەوە، ئێمە دەزانین کە بەخشین پرۆسەیەکی تاک جەمسەر و یەکلایەنە نییە، بەڵکو داخوازی بوونی وەرگرێکیشە تاوەکو بەخشینەکە لە هەوادا نەمێنێتەوە و جێی خۆی بگرێ. بۆیە دەبینین فەرموودەکە تەنها بەوەوە نەوەستاوە کە باس لە چاکەی دەستی بەخشەر بکات، یان بڵێت دەستی وەرگر خراپە، بەڵکو بە پێچەوانەوە، لە ڕێگەی ئەو ئاماژە ناڕاستەوخۆیەوە، کە واتای، دەستی وەرگر کەمتر چاکە، دەگەیەنێت، ئاگادارمان دەکاتەوە کە لە هەندێ هەلومەرجی تایبەتیدا ڕێگرییەک نییە لە پرۆسەی وەرگرتن. لەگەڵ جەختکردنەوە لەسەر تەواوی ئەو واتا و مەبەستانەی سەرەوە، دەڵێین، وەرگێڕانی فەرموودەکە لەسەر شێوەی، دەستی بەخشەر لە دەستی وەرگر باڵاترە، وەرگێڕانێکی ناتەواوە. ڕاستە وشەکانی ناو فەرموودەکە بەرانبەر بەو وشانەن کە ئێمە وەرمانگێڕاون، بەڵام دەبێ ئەوە بزانین کە سەروەرمان لەم دەربڕینانەیدا شێوازێکی مەجازی بەکارهێناوە، هەر بۆیە هەر دوو دەستەواژەی، دەستی بەخشەر و دەستی وەرگر، لەوە تێناپەڕن کە ڕوویەک بن لە ڕووەکان، یان واتایەک بن لە کۆی واتاکانی فەرموودەکە، دەنا هەرگیز هەمووی نییە. پێش هەموو شتێک لێرەدا، جزء، باس کراوە و مەبەست پێی، کل، ە. بە واتایەکی تر مەبەست لە دەست خودی مرۆڤەکان خۆیەتی، بەم پێیە مەبەستی فەرموودەکە ئەم واتایە دەگەیەنێت، مرۆڤی بەخشەر لە مرۆڤی وەرگر باشترە. هەندێ جار وەرگر باشترە. لە زمانی عەڕەبیدا بەخشەر بە وشەی، المعطی، و وەرگریش بە وشەی، الاخیث، گوزارشتی لێ دەکرێ، ئەگەر پێغەمبەری خوا، صلی اللە علیه و سلم، ئەم وشانە، المعطی و الاخیثی، وەک ئاوەڵناوی وشەی، الید، بەکار بهێنایە، ئەوا ئەو کات وا گونجاو دەبوو کە بڵێین، دەستی بەخشەر خێردارترە لە دەستی وەرگر. بەڵام هەر وەک دەبینین پێغەمبەری نازدار، صلی اللە علیه و سلم، سەبارەت بە دەستی بەخشەر و وەرگر نادوێت، بەڵکو دەربارەی دەستی باڵا و نەوی قسە دەکات. لەم دەربڕینەشەوە دەرگای واتایەکی لەو شێوەیە بەڕووی بیرکردنەوەماندا دەکرێتەوە. هەموو جارێک دەستی بەخشەر باشتر نییە لە دەستی وەرگر. لە هەندێک کاتدا دەستی وەرگر با زۆر چاکتریش نەبێت، بەڵام گەر لە باری ناچاری، یان بەو مەبەستەی خێر و پاداشت دەست بەخشەری بخات، وەربگرێت و لە جێی خۆیدا خەرجی بکات، یاخود لە حاڵێکدا کە بەخشەر منەت بە سەر وەرگردا بکات، ئەوا لەم حاڵەتانەدا دەستی چاک و باڵا دەستی وەرگر دەبێ. بەخشەر با لە ڕواڵەتیشدا لە سەرەوە بێ، کەچی لە ڕاستیدا بە شێوەیەک لە شێوەکان لە ژێرەوەیە. کەسانێکی وا هەن کە لە هەژارانی ئارامگرن. سەر و قژیان پەرش و بڵاوە و لە کۆڕ و مەجلیسدا بەردەوام توانجیان لێ دەدرێت، گەر لە دەرگا بدەن، کەس دەرگایان بە ڕوودا ناکاتەوە، بە دەربڕینەکەی سەروەری هەر دوو جیهان. لو اقسموا علی اللە لابرهم. ئا ئەوانە لە هەر بابەتێکدا سوێند بە خوا بخۆن، خوای گەورە سوێندەکەیان ناخات و بە درۆیان ناخاتەوە. بە ڕای کوڕی مالیکیش یەکێکە لەمانە. هەر کات موسوڵمانان لە جەنگدا تووشی نەهامەتی بهاتنایە، دەهاتنە لای بەڕا و داوایان لێ دەکرد سوێند بخوا کە دەبێ سەرکەون. ئەویش سوێندی دەخوارد و بەمەش سەرکەوتنیان بە دەست دەهێنا. دەی ئەوە تا دەستی وەرگرت دەشێ کەسێکی لەم شێوەیە بێت. ثەوبانیش یەکێک بوو لەو هاوەڵانەی کە زۆر نەدار بوو. لەگەڵ ئەوەشدا پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئامۆژگاری کرد کە داوای هیچ شتێ لە هیچ کەسێ نەکات، ئیتر ئەویش لەو ڕۆژە بەدواوە داوای هیچ شتێکی لە کەس نەکرد، تەنانەت جاری وا دەبوو بەسەر وشترەکەیەوە ڕێی دەکرد و قامچیەکەی لێ دەکەوتە خوارەوە، کەچی بەس بۆ ئەوەی داوا لە کەس نەکات یەکسەر دادەبەزی و خۆی بە دەستی خۆی قامچیەکەی هەڵدەگرتەوە و دووبارە سواری وشترەکەی دەبووەوە. دەی دەکرێ هەندێ جار شتێکیش بە کەسێکی وا درابێت. ئەمەش هەر وەک بەخشینی شتێک وایە بە حەزرەتی جوبرەئیل لە دەمی دەرکەوتنیدا لەسەر شێوەی ئادەمیزاد. هەرگیز نەبووە ئەم و کەسانی وەک ئەمیش کە لە دۆخی وەرگردان لە خوار ئەو کەسانەوە بن کە دەبەخشن. ئەوەتا لەو فەرموودەیەدا کە دایکی ئیمانداران حەزرەتی عائیشە و حەزرەتی ئەبو هورەیرە ڕیوایەتی دەکەن باس لەوە دەکرێ کە، کاتێک شتێک دەبەخشرێتە ئەو جۆرە مرۆڤانە، لە پێشدا ئەو شتە، بێ چەند و چوون، دەچێتە دەستی پەروەردیگارەوە، جا ئیتر ئەو شتە، لە لایەن پەروەردیگار خۆیەوە دەبەخشرێتە ئەو کەسە. ئامۆژگارییەکان، هاوکات لەگەڵ ئەمانەدا پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم ئەم ئامۆژگارییانەشمان دەکات، هەمیشە عیزەتی خۆتان بەرز ڕابگرن. بە سواڵکردن خۆتان سووک و بێ نرخ مەکەن. چ وەک تاک، چ وەک دەوڵەت. هەرگیز دامەبەزنە ئاستی دەستی وەرگر، بەڵکو هەوڵ بدەن هەمیشە دەستی بەخشەر بن. ئیتر بەم شێوەیە بەردەوام لە سەرەوە دەبن و عیزەتتان دەپارێزن. بیرتان نەچێت، ئەوەی لە سەرەوە بێ، هەمیشە لە نێو دڵنیایی و ئاسایشدا دەبەخشێت و دەبەخشێتەوە. ئەوەش کە لە ژێرەوەیە، هەردەم بە ترسەوە کۆ دەکاتەوە و بە ترسیشەوە دەژی. ئێوە ببنە دەستی فەرمانڕەوا، نەک دەستی فەرمانبەر. باش بزانن، ئەو کاتە دەبن بە فەرمانڕەوا، کە لە سەرەوە بن. پێوەری نێودەوڵەتی. لە هەمانکاتدا فەرموودەکە پێوەرێکی چاوساغ و تەرازووێکی سەرنەکەریشە بۆمان لە بواری پەیوەندییە نێودەوڵەتییەکاندا. ئەگەر ئێمە دەستەکەی سەرەوە بین، ئەوا لە هاوسەنگییە نێودەوڵەتییەکاندا پێگەیەکمان دەبێ. ئیدی ئەو کات ئوممەتەکەمان، کە بووەتە سفرەی پاوانکراوی تێرکردنی بەرژەوەندی زلهێزەکان، هەلی ڕاستکردنەوەی پشتی کۆماوی بەدەست دێنێ و خۆی ڕزگار دەکات. ئەگەرنا، هەرگیز ناتوانێت بەرۆکی خۆی لەم ژێردەستەییە و، بە سوک تەماشاکراویەی ئێستای ڕزگار بکات، حاڵی حازریش پڕیەتی لە ئاشکراترین بەڵگەی ئەم حاڵەتەی باسمان کرد، ئەوەتا زلهێزەکان ئەو دوو سێ فلسەی کە وەک خۆ نواندنێک لە دەستیان دەبێتەوە و ئێستا خەریکە بە مژینی خوێنی ئەو گەلانە و کرۆژتنی ئێسکەکانیان بەرامبەرەکەی وەردەگرنەوە ئێمەش لە بەرامبەر هەموو ئەمانەدا تاڵاوی ئەو سەرشۆڕیە دەچێژین کە دەرهاویشتەی ئەوەیە بوینەتە دەستی وەرگر جا بۆیە ئەرکی سەرشانی هەموو لایەکمانە هەم وەک تاک هەم وەک ئوممەت هەوڵدان و بەگەڕخستنی هەموو هەوڵ و توانایەکمانە لە پێناو بەدیهێنانی ئەو ئاواتەی کە هەموو جیهانی ئیسلامی بگرە لە ڕوێکەوە سەرجەم مرۆڤایەتی چاوەڕێی دەکات لێمان داخۆ کێ دەزانێ پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە ڕێگەی ئەم دەربڕینە کورت و پوختەیەوە ئاماژەی بە چەند لایەن و ڕاستی تری وەک ئەمەی کردبێ کە ئێمە باسمان کرد. والمنان الذی لا یعطی شیئا الا منه والمنفق سلعته بالحلف الکاذب. سێ تاقم هەن لە ڕۆژی قیامەتدا خوای گەورە نە قسەیان لەگەڵ دەکات نە تەماشایان دەکات نە تەسکێشیان دەکات هەروەها سزایەکی بە سوێشیان بۆ هەیە ئەو کەسەی لە کاتی ڕۆیشتندا پۆشاکەکەی بە زەویدا دەخشێنێ هەروەها ئەو منەتکارەی هەر شتێ ببەخشێ منەتی پێوە دەکات ئەو فرۆشیارەش کە دەیەوێت بە سوێندی درۆ برە و بەشمەک و کاڵاکانی بدات. پوختەواتا ڕۆڵی ڕوانینگا دەبینێ ئەو چەند دێڕەی سەرەوە ڕاڤەیەکی کورتی فەرمودەکە بوو ڕاڤە و پوختەواتاکان ڕۆڵی ڕوانینگا و تەرازوو دەبینن لە ڕێیەوانەوە بە دوای حەقیقەتدا دەگەڕین بەڵام بیرمان نەچێت ئەوان تەنها هۆکارێکن و هەرگیز نابنە خودی حەقیقەت. جا وەرە ئێستا بڕوانە فریو خواردوویی و هەڵەی ئەوانەی لە دووتوێی ڕاڤە و وەرگێڕانەکاندا بەدوای قورئاندا دەگەڕێن، چونکە ئەو قورئانەی لەلایەن خواوەندی بەتوانای شکۆمەندەوە نازڵ بووە سەر تاپای موعجیزەیە، بەڵام وەختێک هەڵدەستیت بە ڕاڤەکردنی، وەک ئەو شتەی لێدەکەی کە بەرگ و پێستی بەری داماڵراوە. لەبەر ئەمە خاڵی سەرەکی بریتیە لە پاراستنی خودی واژە ڕەسەنەکانی قورئان و فەرموودە، جا بۆیە لەم ڕوانگەیەوە کەمێک لە سەر لەفزی فەرموودەکە دەوەستین سا بەڵکو هزرەکان لە مەبەستی ناو فەرموودەکە نزیک بکەینەوە. لە ڕاستیدا هەرچی کرد و کۆششمانە لە پێناو بوونە پەروانەی دەوری ئەو تاڤگەی نوورەیە. ئەمەش خۆی لە خۆیدا سەیر و سلووکێکی عەقڵی و زهنییە. هەموو نزا و پاڕانەوەشمان لە پەروەردگار بە هاناوە ناردنی لوتف و کەرەمی نەبڕاوەی خۆیەتی تا سەرکەوتوومان بکات لە سەیر و سلووکی ڕۆحانیدا. هەروەک دەبینین وشەی ثلاثە بە ڕەهایی جێهێڵراوە، واتە دەکرێ پیاو بن یان ئافرەت، وەک چۆن دەکرێ تاقم و کۆمەڵێکیش بگرێتەوە، دیسانەوە دەکرێ مەبەست لەو سێ کەسە یان سێ گرۆیە زانایان یان نەفامان بێ. هەرچۆنێک بێ، لەبەر ئەوەی مەبەستی سەرەکی زیاد لە ناسنامەی کەسەکان وەسف و سیفەتەکانیانە، بۆیە فەرموودەکەش بە ڕاشکایی باسی نەکردوون و دەرگای ڕەهایی لێ خستوونەتە سەر پشت. ثلاثە و وشەیەکی نەناسراوە، واتا نەکیرەیە، تەنوینەکەی کۆتاییشی ئەمە دەگەیەنێت. کەواتە ئەم کەسانە، کەسانێکی نەناسراو و بێ ناسنامەن. بە جۆرێک هیچ پێناسەیەک نییە بیانناسێنێت. ئەوانە کەسانێکی نزم و بێ ئەرزشن. هێندە نزم و بێ ئەرزشن، تەنانەت شایستەی ئەوە نین هیچ نرخ و بەهایەکیشیان بۆ دابنرێت. وەک چۆن خوای گەورە جل جلالە تەماشایان ناکات و قسەیان لەگەڵدا ناکات بە هەمان شێوە ئێوەش قسەیان لەگەڵدا ناکەن و بەلاتانەوە گرنگ نییە بیان ناسن ئەوانە مرۆڤانێکن بە دڵ نەک بە جەستە شکستیان هێناوە و ویژدانیان لە ژێر باری گرانی جەستەیاندا پلیشاوەتەوە و هێندەی گەردیلەیەک ئامادەی و تاسەی گەیشتن بە پلە بەرزی و بڵندەکان لە دەروونیاندا نییە نەکرد نییە بەڵکو بەردەوام لە زەلکاوی نزمی و ڕیسواکردەیی داڕۆدەچن ڕاستەوخۆ بە دوای ئەو وشەیەشدا سێ کردار باس دەکرێت کە هەر سێکیان ئاماژە بۆ دەمی ڕانەبردوو دەکەن. ئەم سێ کردارەش تابلۆیەکی سەرتاپاڕەش بۆ ئەم سێ تاقمە دەکێشن. ئیدی هەر ئەوەندەی دەڵێی سێ، یەکسەر خۆت لەسەر پشتی ئەم سێیە دەبینیتەوە و وەک بڵێی دەکەویتە تەماشاکردنی عاقیبەتی تاریکی ئەو سێ کۆمەڵە. سێ بێبەشی، بێبەشبوون لە ئاخاوتن. یەکەم کردار، ئەو کردارە ڕانەبردوو فعل مضارعەی سەرەتای ڕستەی، لا یکلمهم اللە یە، هەروەک دەزانین کرداری ڕانەبردوو ئاماژە بۆ دەمی ئێستاش و داهاتووش دەکات، ئەمە ئەوە دەگەیەنێ کە خوای گەورە عز و جل قسە لەگەڵ مرۆڤدا ناکات، کام مرۆڤ؟ ئەو مرۆڤەی دەمی بە گوڵی گوفتار پشکوتووە و ئامادەیی و لێهاتوویی بوون بە دوێنراوی پەروەردیگاری پێ بەخشراوە، هەرچی کارەساتیشە لە یەکەم ڕستەیەوە دەست پێ دەکات، ئەگەرچی خوای گەورە لە سورەتی الرحماندا، وەک نیعمەت و منەتێک باس لە بەدیهێنانی بیان دەکات لە مرۆڤدا، کەچی وا ئێستا قسە لەگەڵ ئەو مرۆڤەدا ناکات، بگرە هەر ناشی دوێنێ، ئەمە لە کاتێکدا کە گوفتاری مرۆڤ بەڵگەیە لەسەر ئەوەی کە خوای گەورە المتکلمە، جا ئیتر ئەم مرۆڤەی کە توانای گوفتاری پێ بەخشراوە و لەم ڕوەوە بۆتە بەڵگە لەسەر سیفەتی کەلامی پەروەردیگار بۆ ئاستێکی وەها نزم شۆر دەبێتەوە کە بەدوێنراو قبوڵ ناکرێت و قسەشی لەگەڵدا ناکرێت، جا ئایا سزای لەوە سەختتر هەیە کە مرۆڤ لە ڕۆژگارێکدا کە لەو پەڕی ئاتاجیدایە بە قسەکردن و دەربڕینی دەردەکانی گوێی بۆ نەگیرێ و نەدوێنرێت؟ لەو ڕۆژەدا پەلەقاژە دەکات و بە تەواوی بوونیەوە داوای یارمەتی دەکات، کەچی ئەو زاتەی کە تەنها یاریدەدەر و داڵدەدەرە هەر گوێشی بۆ ناگرێ، قورئانی پیرۆز بەم جۆرە وێنای ئەو دیمەنە دڵتەزێنەمان بۆ دەکات. دەی ئەمڕۆش پەروەردیگار نابێتە ئەنیسی ئێوە. نوری نەمر.